تازە بە من چی هاتنەوەت؟ بێیتەوە یا نێیتەوە تازە بە من چی هاتنەوەت؟ ئیتر لەوێ بی یا لێرە بۆ من بێ سوودە مانەوەت. لێرە مەبە بڕۆرەوە با هەر بەو داخەوە بمرم کە دووریت نای بە ڕۆحمەوە کە دووریت بردی گشت عومرم. ئیتر شیعرت بۆ نانووسم نامەت بۆ نانێرم ئیتر چیتر لە ناو شیعرەکانما خۆت نابینی جارێکی تر.